بەناوی خودای بەخشندە و میهرەبان. ئەی پێغەمبەر بەڕاستی ئێمە سەرکەوتنێکی ئاشکرامان پێ بەخشیت، مەبەست ڕێککەوتنەکەی حودەیبیەیە کە لە نێوان پێغەمبەر صلی اللە علیه وسلم و قوڕەیشدا مۆرکرا، بەندەکانی ئەو پەیمانە لە ڕواڵەتدا زەرەری ئیمانداران بوو، بەڵام هەر هەمووی گەڕا بە خێر و سەربەرزی بۆیان. تا خودا لە هەموو گوناهەکانی ڕابردوو و ئایندەشت خۆش ببێت و بەخشینەکانی لەسەرت تەواو بکات و بتخاتە سەر ڕێگەی ڕاست و دروست تا بەو بۆنەیەوە خودا سەرکەوتنێکی بەهێز و باڵات پێ ببەخشێت هەر ئەو خودایە خۆی ئارامی و هێمنی دابەزاندۆتە سەر دڵی ئیمانداران بۆ ئەوەی کە ئیمانیان دامەزراوتر و پتەوتر بکات سەرەڕای ئیمانداری و خوداناسیان ئیمانیان زیاد ببێت بێگومان هەرچی سەربازانی ئاسمانەکان و زەوی هەیە هەر خودا خۆی خاوەنیانە هەمیشە و بەردەوام خدای گەورە زانایە بە هەموو شتێک و دانایە لە هەموو کارێکدا ئەمەش هەمووی بۆ ئەوەی تا ئیمانداران لە پیاوان و لە ئافرەتان بخاتە ناو بەهشتێکەوە کە چەندەها ڕووبار بەژێر درەخت و بە بەردەم کۆشک و تەلارەکانیدا دەڕوات هاوڕێ لەگەڵ ژیانی نەمریدا هەروەها بۆ ئەوەی کە چاوپۆشی لە هەڵە و گوناهەکانیان بکات و ئەم بەڵێنە لەلایەن خداوە دەستکەوت و سەرفرازیەکی زۆر گەورە و بێسنوورە بۆ ئیمانداران لەولاشەوە ئازار و ئەشکەنجەی دوو ڕوو مشرکەکان چ پیاوانیان چ ئافرەتانیان بدات ئەوانەی کە تێکڕا گومانی خراپیان دەربارەی خدا هەیە ئەو گومانە خراپەیان هەر بۆ خۆیان دەگەڕێتەوە ئەوانە خودا نەفرینی لێکردوون و دۆزەخی بۆ ئامادە کردوون، ئای کە سەرەنجامێکی یەکجار سەخت و سامناکە. هەرچی سەربازان هەیە لە ئاسمانەکان و زەویدا، هەر خودا خۆی خاوەنیانە و لەژێر فەرمانی ئەودان، هەمیشە و بەردەوام ئەو خودایە باڵادەست و دانایە. ئێمە تۆمان ڕەوانە کردووە ئەی محەممەد، کە شایەت و مژدەدەر و بەئاگاهێنەر بیت بۆ گرۆی ئادەمیزاد. بۆ ئەوەی ئێوە باوەڕ بهێنن بە خودا و پێغەمبەرەکەی و پشتیوانی لە پێغەمبەر بکەن و ڕێزی شایستەی خۆی لێ بگرن و تەسبیحات و ستایشی خودا بکەن لە بەرەبەیان و عەسراندا بێگومان ئەوانەی پەیمان دەدەن بە تۆ ئەی محەممەد لە ڕاستیدا هەر پەیمان بە خودا دەدەن دەستی پیرۆز و بەتوانای خودا لەسەر دەستیانەوەیە بە پشتگیری و یارمەتی جا ئەوەی پەیمانەکە بشکێنێت و لێی پاشگەز ببێتەوە ئەوە لەسەر خۆی دەکەوێت ئەوەشی کە پەیمانەکە دەباتە سەر و پاشگەز نابێتەوە لێی خدای باڵادەست ئەجر و پاداشتی گەورەی پێدەبەخشێت لە ئایندەدا. ئەو عەرەبە کۆچەریانەی لە ڕێککەوتنەکەی حودەیبیە بەجێمان و بەشداریان نەکرد کاتێک زانیان ئێوە بەرەو غەزای خەیبەر دەڕۆن کە خودا بەڵێنی سەرکەوتن و دەستکەوتەکانی جەنگی پێدابوون دێن بۆ لات و دەڵێن ماڵ و منداڵمان ئێمەی سەرقاڵ و خەریک کرد و کاتمان نەبوو بین لەگەڵتان لەبەر ئەوە داوای لێخۆش بوونمان بۆ بکەن لەلای خوددا ئەوەی بەزمان دەیڵێن لە دڵیاندا نییە پێیان بڵێ باشە چێ دەتوانێت بەری دەسەڵاتی خوددا بگرێت ئەگەر بیەوێت زیانێکتان پێ بگەیەنێت یا سوود و قازانجێکتان بۆ پێش بهێنێت خۆ خوددا بە تەواوی بە ئاگایە لە کار و کردەوەکانتان نەخێر پاسا و بەهانەکەتان وانە بەڵکو لە ڕاستیدا ئێوە وا گومانتان دەبرد ئیتر هەرگیز پێغەمبەر و باوەڕداران ناگەڕێنەوە بۆ ناو کەس و کاریان و تیا دەچن ئەو گومان بردنە لە دڵ و دەروونتاندا ڕازێنرابەوە و چەسپی بوو بەڕاستی گومانی خراپ و ناقۆڵاتان بردبوو، ئێوە هەمیشە هۆز و تاقمێکی بێ کەڵک و بێ خێرن. هەر کەس باوەڕی بە خودا و بە پێغەمبەری خودا نەبێت، ئایندەی سام ناکا. بەڕاستی ئێمە سزای دۆزەخمان بۆ کافر و بێباوەڕان ئامادە کردووە. هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە هەر خودا خۆی خاوەنیانە لە هەر کەسێک کە بیەوێت خۆش دەبێت و سزای هەر کەسێک بدات دەیدات ئەڵبەتە ویستی خودداش بۆ پاداشت یا سزا لەو پەڕی داد پەروەریدایە خودداش هەمی شەو بەردەوام لێ خۆش بووە و بە ڕەحم و دلۆڤانە. ئەوانەی خۆیان خستە دواوە و بەشداریان نەکرد لە ڕێککەوتنەکەدا، کاتێک بینیان ئێوە بەرەو غەزای خەیبەر دەڕۆن بۆ کۆکردنەوەی دەستکەوتەکان، وتیان، لێمان گەڕێن شوێنتان کەوین، ئەمانە دەیانەوێت ویست و فەرمانی خودا بگۆڕن، پێیان بڵێ، ئێوە هەرگیز شوێنمان ناکەون، چونکە خوداش هەر وای فەرمووە و پێشتر هەروا بڕیاری داوە، کەچی ئەوان دەڵێن نەخێر خودا ڕێگەی لە ئێمە نەگرتووە بەڵکو ئێوە حەسوودیمان پێدەبن بۆیە نایەڵن بەشدار بین خدا دەفەرموێت نەخێر حەسوودیتان پێ نابن بەڵکو ئەوانە کەمێک نەبێت لە فەرمانی خدا تێناگەن تەنها چاویان بڕیوەتە سامان و دەستکەوتە دنیاییەکان ئەی محەممەد، بڵێ بەوانەی کە سەرپێچییان کردووە لە عەرەبە بیاباننشینەکان، ئێوە لە ئایندەدا بانگ دەکرێن بۆ جەنگ لەگەڵ قەوم و هۆزێکدا کە ئازا و جەنگاوەرن، ئەوسا یان دژیان دەجەنگن، یان خۆیان لە ئەنجامی بیرکردنەوە و تێڕوانیندا بەبێ جەنگ موسڵمان و تەسلیم دەبن. جا گەر فەرمانبەردار بن خودا پاداشتی چاکتان پێ دەبەخشێت، بەڵام ئەگەر پشت هەڵکەن وەکو ئەوسا و خۆتان بشارنەوە و سەرپێچی بکەن سزایەکی بەئێشتان بۆ پێش دەهێنێت. ئەو کەسەی کوێرە یا شەلە یا نەخۆشە گوناهبار نابێت ئەگەر لە غەزادا بەشداری نەکات، ئەوەی کە فەرمانبەرداری خودا و پێغەمبەرەکەی بکات دەیخاتە باخەکانی بەهەشتەوە کە چەندەها ڕوبار بەژێر درەخت و کۆشکەکانیدا دەڕوات، ئەو کەسەشی کە پشت هەڵکات خودای گەورە سزای بە ئێش و ئازاری دەدات سوێن بە خودا بەڕاستی خودا ڕازی بووە لەو باوەڕدارانەی کاتێک پەیمانیان لەگەڵدا بەستیت لە ژێر درەختەکەدا خودا خۆشی ئاگادار بوو بەوەی لە دڵەکانیاندا هەیە لە نیازپاچی و دڵسۆزی هەر بۆیە ئارامی و هێمنی و ئاسوودەیی دابەزاندە سەریان و پاداشتی بە مژدەی سەرکەوتنێکی نزیک دانەوە هەروەها بەڵێنی چەندین دەستکەوتی زۆری پێدان کە لە ئایندەدا دەستیان دەکەوێت و وەری دەگرن. خودا هەمیشە و بەردەوام باڵادەستە بەسەر خودانەناساندا و دانایە و دەزانێت چ کاتێک ئیمانداران سەردەخات. خودا بەڵێنی دەستکەوتی زۆری پێداون لە ئایندەدا دەستان دەکەوێت و وەری دەگرن، بەڵام جارێ ئێستا هەر ئەوەی پێبەخشیون مەبەست دەستکەوتەکانی خەیبەرە، دەستی خەڵکیشی لێ کۆتا کردن، مەبەست قوڕەیشە کە بەهۆی ڕێککەوتنەکەی حودەیبیەوە خودای گەورە لە بەگژاچوونی موسڵمانان دەستی بەستنەوە، تا ئەم دەسکەوت و سەرکەوتنە ببێتە نیشانە و بەڵگەیەکی بەهێز بۆ ئیمانداران کە خودا یار و یاوەر و پشتیوانیانە، هەروەها ڕێنموویتان بکات بۆ ڕێبازی ڕاست و دروست لە بەرەوپێشبردنی بانگەوازدا. چەندین دەستکەوتی تریشتان هەیە کە ئێستا دەستان بەسەریدا نەڕۆیشتووە بەڕاستی خدا خۆی چاک بەو دەستکەوتانە دەزانێت کە بەڕێوەیە بۆتان هەمیشە و بەردەوام خدا دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە خۆگەرەوانەی بێباوەڕ بوون دژی ئێوە جەنجیان بەرپا بکردایە ئەوە دەشکان و هەڵدەهاتن پاشان دۆست و پشتگیرێکیان نەدەبوو شکست و هەڵاتنی کافران لە جەنگی موسڵماناندا هەردەم بەرنامە و یاسای خودا بەڕاستی هەر وابووە لە زووەوە هەرگیز نابینیت بەرنامە و یاسای خودا گۆڕانی بەسەردا بێت هەر ئەو خودایە دەستی بێباوەڕانی لە ئێوە بەستەوە نەیهێشت بەگژتاندا بێن دەستی ئێوەشی گرتەوە دژیان و نەیهێشت جەنگ ببێت دوای ئەوەی ئێوەی زاڵ کرد بەسەریاندا لەناو جەرگەی مەککەدا، خودا هەمیشە و بەردەوام بینایە بەوەی کە دەیکەن. ئەو خراپەکارانە ئەوانەن کە بێباوەڕ بوون و ڕێگەشیان لێگرتن بگەنە کەعبەی پیرۆز و نەیانهێشت ئەو مەڕوماڵاتەی کە گل درابوونەوە بۆ قوربانی بگاتە جێی خۆی، خۆ گەر لەبەر ئەو پیاو و ئافرەتە موسڵمانانە نەبوایە کە نەتان دەناسین پێشێلتان دەکردن لەناو شاری مەککەدا بوون و هێشتا کۆچیان نەکردبوو بەهۆی ئەوەوە عەیب و عار و باری گرانتان توش دەبوو لێیانەوە بێ ئەوەی بزانن ئەگەر لەبەرەوە نەبوایە مۆڵەتی ئێوەمان دەدا بۆ کوشتنیان ئەمەش بۆ ئەوەی خودای پەروەردگار ئەو کەسانەی دەیەوێت و شایستەن بخاتە ژێر سایەی سۆز و بەزەیی خۆیەوە خۆ ئەگەر مسلمان لە کافران جیابوونایە لە مەککەدا بێگومان ئێمە بەدەستی ئێوە سزای بە سۆی بێباوەڕانمان دەدا سزای ئەوانەی کە بێباوەڕ بوون لەبەر ئەوەیە دەمارگیریان خستۆتە ناو دڵ و دەروونی خۆیانەوە کە دەمارگیری نەفامییە جا خودا ئارامی و ئاسوودەیی دابەزاندە سەر پێغەمبەرەکەی و سەر ئیمانداران ئیتر دڵخۆشن بە ڕێککەوتنەکە و دەرەنجامەکانی خدای گەورەش پابەندی خوداناسی و پارێزکاری کردن ئەوان شایستەی ئەو بەهرەیەن و مەردی ئەو ڕێزەن دڵنیابن هەمیشە و بەردەوام خوددا بە هەموو شتێک زانا و ئاگایە. سوێن بە خودا، بێگومان خودا خەونی پێغەمبەرەکەی بەڕاستی و وەک خۆی هێناوەتە دی کە دەفەرموێت، بەم زوانە ئێوە بە هەموو ئارامی و ئاسوودەییەکەوە بە ویستی خودا دەچنە ناو کەعبەی پیرۆزەوە. عەمرە بەجێ دەهێنن، سەرتان دەتاشن یا کورتی دەکەنەوە بێ ئەوەی ترس و بیمتان لە کەس هەبێت. جا ئەوەی نەتان زانیوە خودا دەیزانی کە جگە لەم سەرکەوتنە سەرکەوتنێکی نزیکی تری بۆ بڕیارداون و پێتان دەبەخشێت کە غەزای خەیبەرە خودا ئەو زاتەیە کە پێغەمبەری خۆی ڕەوانە کردووە هاوڕێ لەگەڵ ڕێنمووی و پەیامی ڕاست و دروستدا بۆ ئەوەی زاڵی بکات بەسەر هەموو پەیام و بەرنامەیەکی تردا خدا خۆشی بەسە بۆ شایەتیدان و ئاشکراکردنی ئەو ڕاستیە محەممەد ڕەوانە کراوی خوددایە ئەوانەشی کە لە خزمەتیدان و شوێنی کەوتون توندو تیژن بەرامبەر بێباوەڕان و بە بەزەی و مهرەبانن لە نێوان خۆیاندا دەیانبینیت سەرگەرمی نوێژ و خوداپەرستین کوڕنووش و سوژدە دەبن هەردەم ئاواتیان بەدەستهێنانی ڕەزامەندی و پایە بەرزیە لە لای خوددا نیشانەی چاچی و پاچیان لە نێوچەوانیاندا دیارە و دەدرەوشێتەوە لە ئەنجامی سوژدەبردن و خوداپەرستیاندا جا ئەو بەڕێزانە ئەوە نمونە و پێناسەیانە لە تەوراتدا نمونە و پێناسەشیان لە ئینجیلیشدا وەک ڕۆژێک وایە کە لە سەرتاوە چەکەرە بکات جا چەکەرەکەی بەهێز کردبێت پاشان ئەستوور ببێت و ڕابوەستێت لەسەر قەدەکەی ئەوەندە زوو پێ بگات کشتیارەکان سەرسام بکات و پێیان سیر بێت چۆن وا پێگەی چۆن ئاوا خۆی گرت ئەم پێناسەیە بۆ ئەوەیە خدا کافران داخ لە دڵ بکات جا خدای بەدەسەڵات بەڵێنی بەوانە داوە کە باوەڕیان هێناوە و کردەوە چاکەکانیان ئەنجام داوە لەوان کە لێخۆشبوون و پاداشتی گەورە و بێسنووریان پێ ببەخشێت